بسم الله الرحمن الرحيم بناوي خداي بخشن دو مهربان ألهاكم التكاثر حتى زرتم المقابر خلچنا هل بكردن و پیش برچتان بو زور کردنی مال و مندال و سامان و کشک و تلار و هتا دوایی ئێوەی سەرگەرم و سەرگەردان و بێ ئاگا کردووە لە خوداناسی و دینداری هەتا و کاتەی کە دەمرن و دەبرێنە گۆڕستان دەخرێنە ناو گۆڕێکی تەنگ و تەسک و تاریکەوە كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون واز بهێنن لەمە دوا دەزانن چ قڕێکتان بۆ خۆتان گرتوتەوە چ بەڵایەکتان بەسەر خۆتان هێناوە دیسانەوە دەڵێم واز بهێنن كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم واز بهێنن ئەگەر ئێوە دەتان زانی بەزانین و دڵنیایەکی تەواوەوە وا بێ ئاگان نەدەبوون لە خوداناسی سوێن بە خوددا بێگومان دۆزەخ دەبینن دۆزەخێکی تۆقێنەر و پڕ لە ئازار و ناسۆرە ثم ثم لترونها عين اليقين دووبارە سوێن بە خوددا دۆزەخ بە چاوی سەران دەیبینن بە ئاشکرا و دڵنیا دەبن کە چەندە سام ناکە ثم لتسألن يومئذ عن النعيم پاشان سوێن بە خوددا لەو ڕۆژەدا پرسیارتان لێ دەکرێت دەربارەی هەموو ناز و نیعممەتەکانی دنیا چۆنتان پەیدا کردووە و لە چیدا بەکارتان هێناوە.